بەرنامەکەتان بە کۆمەڵی بابەتی نوێ و ئامادەی پێشکەش کرد نا بە هاوکاری کاک تارق لەگەڵتان نەبم یاوەش هاوڕێمان بن. کاتێک کە ڕوون دەبێتەوە بۆت کە لە ڕاستیدا چ کەسێکی و چ کەسێک نیت ئەو کاتێک کە بزانیت لە ڕاستیدا تۆ چ کەسێکی عاشقی خۆت دەبی یەکەمین و گرنگترین بابەت کە شایانی تێڕوانین بێ ئەوەیە کە تۆ پێشینەی خودی خۆت نیت، تۆ دوێنێی خۆت نیت، تۆ ئەوەی کە دوێنێ ئەنجامت دا، دوێنێ وتت، دوێنێ بیرت لێکردەوە نیت. زۆرێک لە خەڵک حەز دەکەن کە تۆ وا بیر بکەیتەوە کە دوێنێکانی خۆتی و تەنانەت ئەوانە بە پێداگرییەوە لەسەر ئەوە پێداگری دەکەن چونکە بەو شێوەیە مانەوەی تۆ بۆ ئەوان بەسوودە. بەم شێوەیە ئەوانەتوانن لەبارەی تۆوە خاوەن حەق بن و حسابت لەسەر بکەنەوە، کاتێک کە خەڵکی تۆ بە خراپەزانن حەزناکەن تۆ بگۆڕێی، ئەوان دەیانەوێ ئەم بارودۆخە بەردەوام بێ، چونکە بەم شێوەیە حەق لەلای ئەوانەبێ و هەڵسوکەوتی ئەوان سەبارەت بە تۆ ئاڕاستەکراو دەبێ. کاتێک کە خەڵکی تۆ بە باش دەزانن حەزناکەن تۆ بگۆڕێی، ئەوان دەیانەوێت ئەم بارودۆخە بەردەوامی هەبێت تاوەکو بتوانن بەردەوام لەسەر تۆ حساب بکەن، بەم شێوەیە چاوەڕوانەکانی ئەوان لە پەیوەندی بە هەڵسوکەوتەکانی تۆوە جێبەجێ دەبێت. هەمیشە لەم ساتەدا بژی. خۆت لە ساتی ئێستا سەرلەنوێ دروست بکەرەوە. بەم شێوەیە ئەو هەلەت دەست دەکەوێت تاوەکو خۆت لەو تێڕوانینانەی کە لە ڕابردوو لەبارەی خۆتەوە هەبوون جیا بکەیتەوە. هەرگیز بە شوێن ئەوەوە مەبە کە ڕابردووی خۆت لەبیر بکەی، بە شوێن گۆڕانی ئایندەوە بە، وە خۆت نیشان نەدەی کە پێشینەی تۆ هیچ گرنگییەکی نییە، بە پێچەوانەوە ئەوە نیشان بدە کە گرنگە و ڕێک لەبەر گرنگی ئەوەشە کە بڕیارت داوە بەشێک لەو هەڵسوکەوتانە دووبارە نەکەیتەوە، بەڵام لەگەڵ ئەوەی کە بڕیارێکی لەو شێوەیەت دا واز لەو پێشینەی خۆت بهێنە وازهێنانی ڕابردوو بە مانای لەبیرکردنی نییە، بەو مانایەیە کە ئیدی بە هەر دوو دەست بە ڕابردووەوە نانووسیت و بە شێوەیەک چنگی لێ گیر ناکەی کە گوایە بەبێ پێشینەی خۆت نوقم دەبی. ئەگەر نەتوانی ئەو گۆڕانە بکەی لە ڕاستیدا لەم کاتەدا لەبەر خاتری ئەو پێشینەیەیە کە نوقم دەبی. ژیانی تۆ کاتێک بەرز دەبێتەوە و دەگاتە ترۆپک کە بۆ ئەم کارە ئامادەبیت و بڕیار بدەی. تۆ هێشتا بڕیارت نەداوە تۆ تاوەکو ئێستا لە حاڵەتی چاوپۆشی و دواخستن و درێژکردنەوە و ناڕەزایەتی دەربڕیندای. ئێستا کاتی ئەوە گەیشتووە تاوەکو ئەو پەیمانی کە داوتە بە پەروەردگارت کرداری بکەی. پەیمانی پەروەردگارەوەیە کە تۆ جێنشینی ئەوی و تۆ جێگرەوەی ئەوی. ئایا دەتەوێت و حەز دەکەی ژیانت بە شێوەیەکی ڕاستەقینە بەرز ببێتەوە و بگاتە ترۆپک، کەواتە بیرکردنەوەت لەبارەی خۆتەوە بگۆڕە و قسە بکە و کردارت هەبێ. بەرزترین و باڵاترین ئەو بیرکردنەوەی کە لەبارەی خۆتەوە هەتایە لە مێشکتدا بێداری بکەرەوە و پاشان وێنای بکە، ئەگەر تۆ ئەو جۆرە کەسە بوویتایە چۆن دەژیای، وێناکردن لەو کاتەدا کە چۆن بیرت دەکردەوە، چ ئیشێکت دەکرد و چیت دەوت و چۆن بەوەی کە خەڵکی دیکە ئەنجامی دەدا دەیانوت کاردانەوەت نیشانەدا. ئایا دەتوانی جیاوازی ئەو کەسایەتیە بەوەی کە ئێستا هەیت بیری لێدەکەیتەوە و دەیڵێیت و کاری پێدەکەی هەستی پێبکەیت و بیبینی؟ خۆت دەزانی ئێستا دیدێکی زۆر بەرزت سەبارەت بە خۆت نییە، بۆیە بە سەرنجدان لەو پێگەی کە ئێستا لە ناویدایت و ئەو پێگەی کە دەتەوێ هەتبێ، دەست بە گۆڕانی خۆت بکە بە شێوەیەکی هۆشیارانە. بیرکردنەوە، گوفتار و کرداری خۆت بە شێوەیەک بگۆڕە کە بتوانی ئەو بیرۆکەیی کە لەبارەی خۆتەوە هەیە گونجاو بێ. ئێستا کاتی ئەوە هاتووە کە خۆ هەڵخەڵەتاندن واز لێ بهێنیت و خۆت بەو شێوەیەی کە لە ڕاستیدا هەیە ببینی. ئەگەر بگەڕێیت و دەبینیت بێ یارمەتی نیت وا کەسێک هەیە هاوکاریت بکا. خوای گەورە هەموو ساتێک و هەموو ڕۆژێک ئامادەیە بۆ ڕێنوێنی و هاوکاری تۆ. هەر دڵێک کە پاکیەتی و خاڵسی و خشوعی داوا لە خوا بکا کە ڕێگەی گەیشتن بە پەروەردگاری پیشان بدا ئەوە پێی پیشان ئەدرێ، بۆ هەموو ئەو کەسانەی کە بە وردی ئەگەڕێن و دەیانەوێ شتێکیان دەست کەوێ حەقیقەتێکی قوڵ و ڕاستگۆیانە ئاشکرا دەبێت و دەردەکەوێ کەوایە بڕیار بدە کە کێیت و دەتەوێ ببی بە چ کەسێک پاشان بە هەموو هێزێکتەوە هەوڵ بدە ئەوە بی. کاتێک کە بەهەشت بە پانتایی ئاسمان و زەوی بێت و هیچ شوێنێک بۆ ئێمە نەبێ کاتێک کە پرۆگرامی ڕۆژانەمان خاڵی بێ لە دوڕ کات نوێژی چێشتەنگا و حیزبێک لە قورئانی پیرۆز و ویتری شەوانە و وتەیەکی باش شاراوەیەکیش کە جگە لە خوا کەسی تر پێی نەزانێ کەواتە ژیان چ تامێکی هەیە؟ کەواتە خشتەکەی ڕۆژانەکەت ڕێک بخە، ئەمانەشی بۆ بکە بە نەریتی ڕۆژانە، ئەو کاتە هەست بە ئارامێکی دەروونی و نزیکبوونەوەیەک دەکەی لە خوای گەورە. شیری هۆکمانی نووسەر ئەڵێ هەموو ڕۆژێک نیعمەتی خودای تێدایە ئەگەر ڕۆژێکی خراپیش بێ. نووسەر و فەیلەسوفێکی دیکە دەڵێ هێمنیت بپارێزا دوای سەد ساڵی دیکە هەموو شتەکان لەناو دەچن. موسهارتی شانۆنووسیش دەڵێ هەموو ئەو هەڵانەی کە لە ژیانمدا ئەنجامم داون ئەو کاتە بوو کە لەبری ئەوەی بڵێم نەخێر دەمگوت بەڵێ. هەستکردن بە ئازار هونەر نییە، هەستکردن بە شادی هونەرە. هەمیشە جوان بۆ شتەکان بنواڕە، هەندێ جار خەمیش لە خۆیدا دەرمانە. کاتێک لە مایکڵ شوماخەر پاڵەوانی حەوت خولی پێشبڕکێی شۆفێری جیهانیان پرسی کە ڕازی سەرکەوتن چییە، ئەو لە وەڵامدا تەنها ڕستەیەکی وت، ئەو وتی تەنها ڕازی سەرکەوتنی من ئەمەیە کاتێک کەسانی تر ستۆپ دەگرن من پێ بە گاز دادەنێم. لەمەوە بۆمان دەرەکەوێ و کە پێویستە هەمیشە بخوێنیتەوە کاتێک کە کەسانی تر لە خەودان. بڕیار بدە کاتێکە کەسانی تر لە گوماندان خۆت ئامادە بکە کاتێکە کەسانی تر لە خەیاڵدان دەست بەکار بە کاتێکە کەسانی تر لە حاڵەتی خۆ درەنگخستندان کار بکە کاتێکە کەسانی تر لە حاڵەتی ئارەزووکردندان پاشەکەوت بکە کاتێک کەسانی تر لە حاڵەتی هەڵەخەرجیدان، گوێ بگرە کاتێک کە کەسانی تر لە حاڵەتی ئەخاوتندان، پێ بکەنە کاتێک کە کەسانی تر لە حاڵەتی توڕەبوندان، پێداگری بکە کاتێک کەسانی تر لە حاڵەتی ڕەهاکردندان، بزانە سەرکەوتن پێشکەوتنە نەک گەیشتن. ئەڵێن کیژۆڵەیەک لەگەڵ دایکی لە فرۆشگایەک خەریکی کڕین بوون کیژۆڵەکە نزیکەی شەست ساڵانێک دەبوو قژێکی خورمایی خاوی هەبوو ڕوخسارێکی نەرم و نیان و بێگوناهیشی هەبوو لە دەرەوە بارانێکی بە خوڕ دەباری بارانێک جۆگە یاوەکانی لێوڕێژ دەکرد هێندە بەتین بوو تەنانەت ماوەی دابارینی نەهێشتبووەوە ئێمە هەموو لەوێ پێکەوە وەستابووین، هەموو لەو دیو دەرگای فرۆشگاکەوە کۆ بووبووینەوە و سەرسامییەوە لە بارانەکەمان دەڕوانی. هەموو چاوەڕوان بووین، هەندێک بە حەوسەڵە و زۆرێک بە خەمباری، بەڵام بارانەکە بەرنامەی کاری تێکدابوو. باران هەمیشە جادوومان لێ دەکا. من لە ناو هەراوزەنای باراندا نوقم بووبووم، بارانێکی باشتی و گەرد و غوباری سەر زەوی خاوێن دەکردەوە و بیرەوەری سەردەمی مناڵی لە ناخماندا دەمەزەرد دەکردەوە. دەنگی مناڵێکی جوان و شیرین ئەم حاڵەتە ئەفسوناویەی ئێمەی شکاند ئەو وتی دایە وەرە با بەژێر بارانەکەدا ڕابکەین دایکی وتی چی مناڵەکە دووبارەی کردەوە با بەژێر بارانەکەدا ڕابکەین دایکی وتی نا ئازیزەکەم چاوەڕێکین تاوەکو بەرانەکە خۆشەکاتەوە کیژۆڵەکە ساتێک هەڵوەستەیەکی کرد و دووبارەی کردەوە با بەژێر بەرانەکەدا بڕۆین دایکی وتی ئەگەر ئەو کارە بکەین تەڕ دەبین کیژۆڵەکە لە کاتێکدا دەستی دایکی ڕادەکێشا وتی، بەڵام ئەمە ئەو شتە نییە کە بەیانی پێت وتم. ئەمڕۆ بەیانی من کەی وتم ئەگەر بە ژێر باراندا بڕۆین تەڕ نابین؟ بیرت نایەتەوە، کاتێک لەگەڵ بابە دەربارەی نەخۆشیی شێرپەنجەکەی دەدوایت، تۆ وتت ئەگەر خودا ویستی هەبێ لەم تەنگانەیە ڕزگارمان بکا، ئەوا لە هەموو حاڵێکی دیکەدا ڕزگارمان دەکا. هەموو ئامادەبووان لە بێدەنگیەکی مەرگباردا بوون. بێجگە لە دەنگی باران دەنگی هیچ شتێکی دیکە نەدەهات. هەموو لە بێدەنگیدا وەستابوون. کەس لەوێ نەدەڕۆیشت. دایکەکە چەند ساتێک خۆی دواخست و کەوتە بیرکردنەوە دەبێت چ وەڵامێک بداتەوە. ڕەنگە کەسێک لۆمەی بکا، هەندێکی تر ڕەنگە بەوەی کە ئەو وتبووی گوێی پێ نەدەن، بەڵام ئەمە ساتی بەڵگەنەویستی ژیانی ئەم کیژۆڵەیە بوو، ساتێک باوەڕێکی لاواز دەیتوانی بگۆڕدرێ بۆ ئیمانێکی پتەو. دایکی وتی، تۆ تەواو ڕاست دەکەی، وەرە با پێکەوە بە ژێر بارانەکەدا ڕا بکەین، ئەگەر خودا ویستی وابێ ئێمە تەڕ ببین، ئەوا تەنها پێویستمان بە شۆردنە. پاشان هەردووکیان بە پڕتاو دەرچوون و ئێمەش هەموومان پێکەوە سەیرمان ئەکردن. ئەوان بە قەرەباڵخی شەقامەکاندا تێئەپەڕین، بە سەر جۆگەی ئاوەکاندا بازیان ئەدا، ئەوان تەڕ بوون. هەردووکیان وەک مناڵ هاواریان دەکرد و پێدەکەنین. بەرەو ئۆتۆمبێلەکەیان ڕۆیشتن و منیش هەمان کارم کرد. بارودۆخ یان خەڵکی دەتوانن ئەوەی پەیوەستە پێتەوە لێت زەوت بکەن، پارە و سەلامەتیت لێ بدزن، بەڵام کەس توانای ئەوەی نییە بیرەوەرییە زێڕینەکانت لێ بەدزێ. کەواتە فەرامۆشی نەکەی، کات تەرخان بکە لەم دەرفەتانەی ڕۆژانە بیرەوەری شیرین دروست بکە. لەو ساتەی کە زیندوویت چێژ ببینە و لەگەڵ هاوڕێکانت لە پەیوەندیدا بە، چونکە تۆ نازانی مۆڵەتی ژیان چەندێکی ترە. هیوادارم ئێوەش بۆ ڕاکردن بە ژێر باراندا کاتتان هەبێ. بەڕێزانم قەیمڕۆژ لە بەرنامی نۆژین مە پایان گەیش سپاس بۆ هاوڕێتیتان سپاس بۆ کاکتارخ لە ژووری کۆنتۆر.